ڕاستکۆلنییکۆف چاوی هەڵبڕی و لە هەموان ڕامە زەردەخەنەیەکی کرد و کڵاوەکەی هەڵگرت ئێستای لە چاو ئەو کاتەدا کە هاتە ژوورەکە زۆر هێورتر بوو خۆشی هەستی بەمەکرد هەموان هەستان پۆرفری دیسانوتی باشە ئەتەوێت جوێنم پێ بدەیت یان نا لێم تووڕە بیت یان نا بەڵام من خۆم پێناگیرێت ئەبێت ڕێگام بدەیت تێ پرسیارێکی تری بچکۆلت لێ بکەم بەڕاستی زۆرم ماندوو کردویت بیرۆکێکی بچووکە و ئەمەوێت بلم تەنیا بۆەوەی لە بیرم نەچێت ڕاستکۆڵنی کۆف بە جددی و ڕەنگی پڕی و ڕاوەستا و چاوەڕێ کرد پێیوت فەرموبیڵێ پۆرفریوتی ئاخر بەڕاستی نازانم چۆن بە چاکی دەری ببڕم بیرۆکێکی شەیتانانەیە بیرۆکێکی سایکۆلۆژیە بڕوانە و کاتەی تۆ و تارەکەتت ئەنووسی مەحاڵ بوو ئەهە کە خۆت هیچ نەبێ تۆزێک هەر بە زاراوەکەی خۆت خۆت بە کەسێکی نەئاسایی و خاوەنی قسەی نوێ نەزانی بێ وانە؟ ڕاستکۆڵنییکۆف بە بێزاری وەڵامی دایوتی ئەشێت زۆریش ڕازومی خین جوڵێکی کردوتی جا ئەگەر وایە ئایەکرێ خۆتان بڕیارتان دابێ بۆ نمونە لەبەر سەرنەکەوتن لە ژیاندا یان لەبەر هەژاری یان بۆ جۆرە کۆمەکردنێک بە دنیای مرۆڤەتی بربەستەکان بخیتە ژێر پێتەوە واتە بۆ نمونە خەڵک بکوژی یان دزی بکەی پۆرفیری دیسانە و چاوی چەپی لێداگرت و پێکەنینێکی بێدەنگی کرد ڕاست وەک جارەکەی پێشوو ڕاستکۆڵنییکۆف بیێرانە و بە فیزە وەڵامی داوتی ئەگەر من ئەو بەربەستانم ببەزاندایە هەرگیز بە ئێوەم نەوت پۆرفیریوتی نا من تەنیا بۆ کون پشکنی بۆ تێگەیشتن لە وتارەکەت و لە ڕووی تیۆریەوە ئەو پرسیارم کرد ڕاستکۆڵنییکۆف بە بێزاری و بیری کردەوە ئا چ داوێکی زۆڵانەیە پاشان بە ساردیەکەوتی حەزەکەم ئەو بزانی کە من نە خۆم بە محەمە دەزانم نە بە ناپلیۆن و نەکەسێکی تری لەو بابەتانە و گەنجامیش لەبەرەوەی لە جێی ئەوان دانیم ناتوانم بە تەواوی ئەوەتان بۆ ڕوونکەمەوە کە ئەگەر وابوومایە چیمە کرد لە پرێکدا پۆرفیری بە شێوازێکی زۆر خۆمانەوتی واز لەو بێنە چێ ئێستا لە رووسیادا هەیە خۆی بە ناپلیۆن نەزانێ ئەم جاریان تەنانەت لە دەنگیا زۆر باشکرا ڕازێک دیار بوو لە پرێکدا زامیتوف پۆرفیری بەدەم دەست درێژکردنەوە بە دەنگێکی میهرەبان و زۆر خۆشەوتی ئیتر تۆڕیت زۆر زۆر بەناسینتان شادمانم لەبارەی داواکەشتەوە تەوا دڵنیابە بەو شێوەی کە پێم وتی وای بنووسە لە هەمووی باشترەوەیە کە خۆت هەر لێرە سەرێکم لێ بدەیت لەم ڕۆژانەدا با بڵین بەیانی من بێگومان سعات یانزە لێرە بم هەموو شتێک لێرە ئەنجامەدەین بە خۆشمان قسەکەین هەروها بە میهرەبانیەوتی وەک ئاخر کەسیش کە لەوێ بوویت ڕەنگە بتوانانی شتێکمان پێ بڵێ ڕاستکۆڵنییکۆف بەڕقی پرسیوتی ئەتەوێت بە شێوەیەکی ڕسمی و لە جێگایەکی ڕسمیدا لێکۆڵی نۆم لەگەڵدا بکەی بۆرفریوتی ئاخر بۆ ئەم کارە بۆ ئێستا هیچ پێویست نییە تۆ باش تێ نەگەشتی منەزانیت هیچ دەرفەتێک لە کیس خۆم نادەم و لەگەڵ هەموو ئەوانەدا کە بارمتەیان داناوە قسەم کردووە ناونیشانم لە هەندێکیان وەرگتووە تۆیش وەک ئاخر کەس پۆرفیری لە پرێکدا وەک لە شتێک خۆشحاڵ بێ هاواری کردوتی وەێ بەڕاستی باش بۆ بیرم کەوتەوە نازانم بڵێم چی ڕووی لە ڕازۆمیخین کردوتی لەبارەی نیکۆلاوە تۆ ئەوسا سەر و دڵت گرتم تەواو بۆم دەرکەوت ئەزانم کە دیسانەوە ڕووی لە ڕاستکۆڵنی کۆف کردەوتی نیکۆلا لاوێکی پاک وەلێ توانم چی بکەم تەنانەت ناچار بووین میتیایش زەحمت بدەین قسە لەسەر ئەمەیە وا تا مەبەستی سەرەکیەوەیە کە ئەو کاتەی بە پلیکانەکاندا سەرکەوتیت بەڵام ڕێم بدە تۆ لە دوای سعات حوتەوە لەوێ نەبوویت ڕاسکۆلنیکۆف وەڵامی دای وتی بەڵێ دوای سعات حوت لە پرێکدا بە ناخۆشی و هەستی کرد کە یتوانی هەرگیزەوە نەڵێ پۆرفریوتی باشە ئێو کاتەی بەوێدا تێپەڕیت تۆ هیچ نەبێت دوو کرێکار یان کرێکارێکت لە نهۆمی دوودا نەبینی لەو ژوورەدا کە دەرگاکەی کرابوو لە بیستە چونکە ئەوان لەوێدا بۆ یاخیانە کرد ئەم شتە زۆر زۆر بۆ ئان گرنگە ڕاسکۆڵنیکۆف لەسەرخۆ وەک ئەوەی بیر لەو شتانە بکاتە وەڵامی داوتی بۆ یخچی نا نەمبینی لە کاتێکدا کە بە هەموو توانای ئەویست بەسەرخۆی دازاڵ بێت و هەموو گیانی لە ئازارا بوو تا زووتر هەز بۆ بکە کە چ داوێکی بۆ دانرا و نەکا شتێک بکە کە تێبکەوێت لەسەر قسەکانی بەردەوام بوتی نا نەمبینین تەنانەت ئاگاداری ئەوەیش نیم کە دەرگای ژوورێ کرابێتەوە بەڵام لە قاتی چوارمدا لێرەدا بە تەواوی داوەکەی دۆزیە و سەریش کەوت لە بیرمە کارمەندێک لە ماڵێکی بەرامبەر بە ئەلینا ئیڤانۆڤنا شتومەکی ئەگوێزایە و لە بیرمە ئەمەم چاک لە بیرە سربازەکان قەنەفیەکیان ئەهێنایە دەرەوە و منیشیان بە دیوارەکە و نووسان بەڵام بۆ یاخچەکان نا لە بیرم نییە ئەوان لەوێدا بووبن لەوەش ناچێت دەرگای هیچ ژورێک کرابێتەوە بەڵێ شتیوانە بوو ڕاز و میخین وەک لە پڕا هاتە بێتەوە سەرخۆی و هەستی بە ئاگا هاتبێ دەنگی هەڵبڕی و بە پۆرفیری وت تۆڵی چی آخر بۆ یەکەکان لە ڕۆژی کوشتنەکەدا کاریانە کرد بەڵام ئەم سێ ڕۆژ لەوە پێش لەوێ بووە ئەمە چ پرسیارەکە تۆیکەیت پۆرفیریوتی ئا هەموویم تێکەڵ کرد لەگەڵ قسەکانیدا پۆرفیری مستێکی بەناو چاوانی خۆی داکێشا پاشان وەک بێوێ پۆزش بهێنێتەوە ڕووی لە ڕاستکۆڵنییکۆف کردوتی لەعنەت لە شەیتان ئەم کارە بە تەواوی ئەقلی لەسەردا نەهێشتووە ئاخر من ئەوەم بەلاوە گرنگە کە بزانم لە نێوان سعات حوت و هەشتا کەسێک لەو ماڵەدا بووە یان نا منوام زانی تۆ ئەتوانی وەڵام بدەیتەوە من بە تەواوی هەمووی تێکەڵ و پێکەڵ کرد ڕازومێخین دەموچوی پێکاداوتی کەواتە تۆ ئەبێت وەرتر بی ئەم قسانەی دوایی لە تارمەکەدا کرا پۆرفیری پیتۆڤچ زۆر بە ڕوێکی خۆشەوە ئەوانی تا بەردەرگاکە ڕەوانە کرد هەردووکیان بە پەستی و ڕوێکی ترشاوە گەشتە کۆڵانەکە و تا چەند هەنگاوێکیش هیچیان لەگەڵ یەکتردانەوت ڕاستکۆڵنییکۆف هەناسێکی قوڵ و تازەیدا ڕازومیخین کە کەوتبووە ناو دنیای بیرکردنەوە و تەواوی توانیخستبوەگەڕ تا بەڵگەکانی ڕاسکۆڵنیکۆڤ ڕەتبکاتەوە، دیسانەوە کەوتەوە دووبارەکردنەوەی قسەکانی وتی، باوەڕناکەم. ناتوانم بڕوابکەم. ئەو دوانە تا ئەهات لە ژوورەکانی باکالیف نزیکەبوونەوە کە ماوەیەکی زۆر بوو پۆلخێریا ئەلیکساندرۆڤنا و دنیا لەوێ چاوەڕیانەکرد. ڕازومیخین لە ڕێگادا و لە گەرمەی قسەکردندا ئەوەستا. لەو لایەنەوە کە ئەمە یەکەمین جار بوو ئاوە بە ڕاشکاوی و لەو بابەتە بدوێن شپرزە و ناڕەحەت بوو ڕاستکۆڵنییکۆف بە زەردەخەنێکی سارد وشکە وەڵامی دایوتی باوەڕ مەکە تۆک نەریتی خۆت سەرنجی هیچت نەدا وەلێ من هەموو شتێکم هەڵە سنگان ڕازومی خێنوتی تۆ بەدگومانیت بۆیە هەڵتە سەنگاند من بەڕاستی لەگەڵ تۆدام کە قسەکانی پۆرفیری تا ڕادەیەک سەرسوڕهێن بوون، بە تایبەتیش ئەو زامیتوفە بەدڕەوشتە. تۆ ڕازەکەی بە جۆرێک بوو، بەڵام بۆ؟ بۆ یارە کرد؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی بە درێژایی شەو بیری گۆڕیوە. ڕازومیخین وتی نا، بە پێچەوانەوە. ئەگەر ئەوان بڕوایان بەو شتە بێمانایە هەبوایە، هەموو توانایان بەکاردێنا بۆ ئەوی بیشارنەوە، هەر لە نهێنیدا ئەیانهێشتەوە تا لە پڕێکدا ئەیان خستیتە تەپکەکەوە وەلی ئێستا ئەم بزاوتە سەرکێشان لە ڕووی نەزانینەوەیە ڕاستکۆڵنیکۆڤتی ئەگەر ئەمانە بەڵگیان لە بەردەستدا بواەوە تە بەڵگەی ڕاستەقینەیان هەر هیچ نەبێ گومانێکی بتەو ئەو ساوە قوماربازەکان هەوڵیانەدا بە هیوای بردنەوەی یاریەکە زیاتر بیشارنەوە بێگومانیشم لێکۆلینەوەکەیان پێشتر ئەخست وەێ ئەمانە چ بەڵگە و شایەتێکیان نیە هەموو ئەو شتانەی ئێڵێن بە خەیاڵ دروستەکەن هەموو بۆچوونی بەتاڵ و بێ سەرەو بەرەیە بۆیە ئەیانەوێ چاو قایمانە مرۆڤ هەڵدێرن ئەشێت خۆیشی لەوە نیگەران و توڕە بێ کە بەڵگەیەکی نیە هەر لە کاتی ئەو توڕەییەشدا بوو کە قسەیەکی لە دەم دەرچوو ڕەنگە مەبەستیشی بووبێ گوایە مرۆڤێکی عاقڵە ڕەنگە ویستبێتی من بەوە بترسێنێ کە شتی پێیە لێرەدا هاوڕێ سایکۆلۆژێتێکی تایبەت پێویستە بەڵام بەگشتی ئەم هەموو بێنە و بەردێ زۆر ناخۆش بوو وێڵیکە ڕاز و میخێنوتی سوکایەتی پێکردنیشە زۆریش سوکاتی پێکردە من لە مەبەستی تۆگەم بەڵام لەبەر ئەوەی بەڕاشکاوی قسەمان لەگەڵ یەکدا کرد ئەمەش زۆر باشە کە گەیشتینە ئەوەی بەڕاشکاوی لەگەڵ یەکتردا قسە بکەین من ئەمەم زۆر پێخۆشە بۆیە بە پێچوپەنا ئەوەت لا دەرکێنم کە ماوەیەک بوو من ئەمەم لەواندا هەست پێکردم و مەبەستم بیرۆکەکەی ئەوانە لە هەموو ئەم ماوەیدا بێگومان بە تەواوی شتەکان لا بەرجەستە نەببوو بەڵام بۆ ئەبێت تەنانەت ئەگەر بەرجەستەیش نەبوو بێ بیرێکی یاوە لەواندا دروست بوو بێ چۆن ئەوێرن ڕەگی ئەم بیرۆکانیان لە شوێدا حەشاردا و ئەگەر تۆ سەرنجت دابێ من زۆر ڕقمەستا بوو قوتابیەکی بێچارە کە دەردی هەژاری و ماخولیا هەڵی تەکاندووە نەخۆشیەکی قرس و ڕێنەسەری تێکردووە چاکە تۆ بڕوانە لاوێکی هەمیشە بە گومان و لوتبەرز کە رێزی خۆی ئەزانێ کەسێک شەش مانگی ڕێک لە سوچێکدا گۆشەگیرە و کەسی نەدیوە بە بەرگی کۆنە و دڕا و پێڵاوی بێبنەوە ئەشێت لاوێکی وا لە بەردەم کەسانێکی هیچ و پوچی پۆلیسدا ڕابگیرێ و جوێنی پێ بدرێ لەگەڵ ئەمانێشدا شتێکی بۆ بدۆزنەوە کە قەرزاری کارمەندێکی گرنگ وەک چ بارۆڤە و بەپێی سەنەدێکی ساختە ئەبێت بیداتەوە پاژەوانێش بۆنی ناخۆشیی بۆیاخ هەڵمژێ و خۆی لە بەرگەرمای سی پلە و لە ژوورێکی پڕ لە خەڵکدا کە توانای هەناسەدانی نەمێنێ ببینێتەوە ئینجا گوێ لە چیرۆکی ژنێک بگرێ کە شەوێک لەو بەر کوژراوە و ئەم لای بووە هەموو ئەمانە بەسکی برسیەوە ئاخر ئەم کەسە چۆن لە هۆش خۆی ناچێ چۆن گریمانەی بێمانە لەسەر لە هۆش خۆچوونەکەی دروزەکرێ نەعلت لە شەیتان من ئەزانم ئەمە پیاو تووڕە و بێزارەکە بەڵام ڕوتە ئەگەر من لە باتی تۆ بوومایە لە بەرچاویاندا قاقە ئەمدا پێکەنین یان تفم لە سەر و چاوی هەمویانە کرد تفێکی خست بە شێوەیەک ڕاست و چەپ بەرز لەمەدان کە شایانی بن هەر بەو جۆرە کۆتاییم بە باسەکە هێنا بە هیچیان بزانە مەترسە با خەجاڵت بن ڕاستکۆڵنییکۆف لە دڵی خۆی داوتی باشڵیت پاشان بە کەسەرەوە بە ڕازۆمەخێنی وت چۆن بە هیچیان بزانم بەیانی جارێکی تر لێکۆڵینەوەم لەگەڵداکەن بەڕاست دەوێت بکەومە لێکدانەوە شرۆڤە بۆیان لە کاتێکدا من لە ئێستاوە لەوە پەشیمانم کە دوێنێت لە میوانخانەکە خۆم خستە ڕیزی زامی تووفە و قسم لەگەڵدا کرد ڕازومی خێنوتی لەعنەت لە شەیتان خۆمەچم بۆ لای پۆرفری و وەک یەکێکی هەرنجێ قسەی لەگەڵداکەم بڕابکە ئەبیت چی پێ بڵێت بەڵام زامی تۆف ڕاستکۆنییکۆف بەخۆی وت ئاخری تێگەشت لە پران ڕازومیخین شانی گرت و هاواری کردوتی ڕاوەستە ڕاوەستە تۆ هەڵیت ئێستا تێگەشتم تۆ هەڵیت آخر ینی چی ئەم کاسەیە بێژێر کاسە نییە تۆڵێت ئەمە تەڵەیەکە و بۆ دانراوە ئەم باسی کرێکارانە داو و ئەیانێ پێتەوە بکەن پاشە بیری لێ بکەنەوە ئاخر ئەگەر تۆ ئەو کارت بکردایە هەرگیز ئەوت بەدەم داهات کە بڵێ بۆ یاخکردنی ژوورەکەت بینیوە کرێکارەکانیشت دیوە بە پێچوانەوە ئەدوت هیچم نەبینی و تەنانەت ئەگەر دیبێتیشت کێ لە دژی خۆی شایەتێدا چەند بتوانێ هەوڵەدا دان بە هەموو ئەو شتانەدا بنێ کە دیارن و ناتوانرێن نکۆڵیان لێ بکرێ پاشان بە دوای بەڵگەی تردا بگەڕێ ڕەنگێکی تایبەتی و چاڕوان نەکراوی وای پێ بەخشێ کە بە تەواوی ماناکانیان بگۆڕێت و ڕووناکاییەکی تریان بخاتە سەر ڕەنگە پۆرفیری لای خۆی و وای دانابێ کە من حتمما وای وەڵامە دەمەوە واتە بۆ ئەوەی ڕواڵەتی مەسلەکە بپارێزم بڵێم بەڵێ دیومە و پاساوێکیشی بۆ دروست بکەم ڕازومی خێنوتی آخر ئەگەر وات بوتایە ئەو یەکسەر پێوتیت کە دوو ڕۆژ پێشتر کرێکارەکان لەوێ نەبوون کەواتە بێت تۆ لە هەمان ڕۆژی کوشتنەکەدا سعات حوت و هەش لێو بووبێتی ئەوسا لەسەر هیچ تووشی ئەبوویت ڕاستکۆنییکۆڤەتی ڕاستە ئەو حسابی ئەوەی کردبوو دەرفەتی بیرکردنەوەم نەداتێ بۆ دەرخستنی حەقیقەتەکە بە پەلە وەڵام بدەمە و ئەوم لەبیر نەبێ کە دوو ڕۆژ پێش ڕووداوەکە کرێکارەکان لەوێ نەبوون ڕازومێخین وتی بەڵام چۆن ئەوە لە بیرەکرێت ڕاستکۆڵنییکۆڤ وتی زۆر بە ئاسانی لەم شتە بچووکانەدا کەسانی زرنگ زووتر تێەکەون مرۆڤ چەند زیرەکتر بێ هەر بۆ ڕادێ کەمتر بیرەوە کاتەوە کە لەسەر شتێکی بچوو بکەوێتە داوە پۆرفیری بە هیچ جۆرێک ئەوەندە گەوج نییە کە تۆ وێنایەکەی ڕازومی خینوتی کەواتە بۆیە ئەوەندە زۆڵە ڕاستکۆلنییکۆڤ نەیتوانی بەر لە پێکەنینەکەی بگرێ وەێ هەر لە هەمان کاتدا ئەو میل و گەرمی کە لەم ڕوونکردنەوانەدا پیشانیدا بەرامبەر بەو حاڵەتی گرژی و بێزاری کە پێشتر وەک بارێکی گران وابوو بەسەریەوە بەلایەوە سەرسوڕهێنەر بوو بەخۆی وت کەمکەم لە هەندێک شتی ئەم مەسلێدا چێژوەرەگرم. ناچارم کارێکم هەیە نیو سەعاتی تر دێم بەوانیش بڵێ ڕازومی خێنوتی ئارزوتە بەڵام منیش لەگەڵ تا دێم ڕاستکۆلنکۆڤتی تۆش حەز بە ئازاردان بکەیت هاواری ڕاستکۆلنیکۆڤ هاودەم بوو لەگەڵ تووڕەبوونێکی سەخت و تاڵدا ڕوانی نەکەیشی هێننا ئومێدانە بوو کە ڕازومیخین بە شپرزەی و پەشۆکانەوە لە جێگای خۆیدا وشک بوو ماوەیەک لە بەردەم ماڵەکە داوەستا ڕووی بەیەکدادا و لە هاوڕێکەی ڕوانی کە چۆن هەنگاوی خێرا بەرەو کۆڵانەکەی خۆیەنێ پاشان لە کاتێکدا کە دانە جیڕەی بوو مشتی گرمۆڵە کرد هەر لەوێدا سوێندی خوارد کە هەر ئەمڕۆ پۆرفری وەک لیمە بووشێ ئینجا چووە سەرێ تا پۆلخریا ئەلکسسانندۆڤنا کە لە دواکەوتنە زۆرەکان ترسی لێ نیشت بوو دڵنیا بکاتەوە کە ڕاستکۆلنییکۆف گەشتەوە ماڵەکەی خۆی ئارەقە لە جانگەکانی تڕکرد بوو هەناسە بڕکەی بوو بەپەلە لە نەردەوانەکان سەرکەوت چووە ناو ژوورەکەیەوە کە دەرگاکەی کرابوو و زوو دەرگاکەی پێوەدا پاشان بە ترسێکی شێتانە خۆی فرێدایە سوچێکەوە یانی بۆ لای هەمان کونی دیوارەکە کە شتەکانی تیا شارد بووە دەستی بە کونەکەدا کرد و تا ماوەیەک بە وردی تایدا گێڕای کاغەزە دیواریەکانی بەسەر کردەوە کە هیچی نەدۆزیەوە هەستا و هەناسێکی قوڵیدا هەر لەو کاتەدا کە لە خانۆکەی باکالیف نزیک کەوتبوو لە پرێکدا خەیاڵی بۆ ئەوە چوو کە یەکێک لە شتەکان، بۆ نموونە زنجیر، دوگمەی سەردەست، یان تەنانەت ئەو کاغەزەی شتەکانی پێوە پێچابوو، نووسینێکی بە خەتی پیرێژنەکە لەسەر بوو، ڕەنگە بە هەر جۆرێک بووبێ، نەیدیبێت و لە یەکێک لەو کونانەدا مابێتەوە، بۆی لە پڕێکدا وەک شایەتێکی چاوڕوان نەکراو کە نەتوانیت نکۆڵی لێ بکەی، لە بەردەمیدا قوت بێتەوە و گەوەی لە بیرکردنەوەدا بێت وەستابوو، زەردەخەنەیەکی سەیر و. تەوساوی و تا ڕادەیەکیش بێ مانا کەوتبووە سەر لێوی بیری ئاڵۆز بوو پاشان کڵاوەکەی هەڵگرت و بە بێدەنگی بەرەو دەرگای دەرەوە چوو لە پرێکدا دەنگێک بەرز بۆوتی ئەمە خۆیەتی ڕاستکۆلنییکۆف سەری بڵند کرد دەرگاوانەکە لە پاڵ ژوورەکەی خۆی داوەستا بوو ڕاستکۆلنییکۆفی پیشانی پیاوێکی تا ڕادەیە کورتە باڵادا کە لەوە چوو وردە بۆرژوا بێ شتێکی وەها هێلەک و کراسێک کە لە هی ماڵەوە چوو لەبەریدا بوو، لە دوورەوە لە ژنێکی لادێی ئەچوو، کڵاوێکی چەور و پیسی لە سەردا و سەریشی بەرەو لای سنگی دا کەوتبوو. لەشی ناقۆڵا و دەم و چاوە ترش و ماندووەکەی ئەوەی نیشاندا کە تەمەنی لە پەنجا زیاترە، چاوی بچووک و بە قوڵاچ و نیگایەکی مۆنی دڵڕەقانە و ناقایلی هەبوو. ڕاسکۆڵنیکۆف پرسیاری لە دەرگاوانەکە کرد کە لێی ئەهاتە پێشێ وتی، چییە؟ پیاوەکە لەسەرخۆ لە ژێرەوە چاوی لە ڕاسکۆڵنییکۆف بڕیبوو، زۆر بە وردی و تایبەتی پیایدا هەڵیڕوانی، پاشان لەسەرخۆ سوڕا و بێ ئەوەی وشەیەک بەسەر زمانیدا بێ، لە دەرگا گەورەکەوە چووە سەر شەقامەکە. ڕاسکۆڵنییکۆف دەنگی هەڵبڕی و وتی، ئاخر مەسەلەکە چییە؟ دەرگاوانەکە وتی، هیچ. ئەم زەلامە نەناسەی پرسی کە خوێندکارێک ناوی تۆی شیەنا، لێرە ئەژی یان نا و کرێگرتەی کێیە؟ تۆیش لەو کاتت دا هاتیتە خوارێ منیش تۆم پیشاندا و ئیتر ئەو ڕۆشت سەیرە دەرگاوانەکەیش سەری سوڕما بوو بەڵام سەر سوڕمانەکەی زۆری نەخەن دوای کەمێک ڕامان وەرچەرخا و دووبارە خزایەوە ژوورە بچکۆلەکەی ڕاستکۆلنییکۆف بەهڵە داوان کەوتە دوای کابراکە خێرا زانی لەو بەری شقامەکەوە هەنگاوی لەسەرخۆ هاوسەنگەنێ چاوی بڕیوەتە زەوی و خەیاڵی ڕۆشتووە